کاسێتی دووەم دیوی دووەم لە لاپەڕە چل و نۆ لێکدانەوەی هۆکردانەی دروست لە پرۆسەی هەڵسوکەوتی ڕوون کاتێک دێتە بەرهەم کە و هەڵسوکەوتە و هاندەرەکانی بەڕوونی دیاری کرابن و هاوکات پەیوەندیان بە شێوەیەکی مانادار بۆ تێگەیشتن ببێت لەبەرەمە دەتوانین لێکدانەوەی هۆکردانەی دروست لە پرۆسەی هەڵسوکەوتی زۆری بەم مانایە بزانین کە پرۆسەیەکی زۆری بۆ لێکدانەوەی ڕەوان لە بارەی هۆکارانە هەروەها مانایی بە کەڵک دەبێت. ئەگەر ئەم هەڵسوکەوتە جۆرایەتیە هیچ مانایەکی نەبێ ئەو کات هەڵسوکەوتەکە بێ لە بەرچاوگرتنی ڕادەی یەکپارچە بوون یان وردی ئاماری ئەگەری و بریتی لەوە کە لەگەڵ پرۆسەیەکی ڕاستەقینەیان زەینی ڕووبەڕووە بە شێوەی ئەگەرێکی ئاماری دەمێنێتەوە. کە بۆ تێگەیشتن نابێ. لە لایەکی دیکەوە تەنانەت ڕەوانترین مانایش تەنیا کاتێک لە ڕوانگەی کۆمەڵناسییەوە لە بارەی هۆکردانەوە ڕێنوێنی کار دەبێ کە بە ئەگەرێکی زۆر بۆ ئێمە سەڵمێندرابێ. هەڵسوکەوتی باسلێکراو بە پێی عادەت بە شێوەیەکی مانادار خۆی دەنوێنێت بۆ وەدیهێنانی ئەمە دەبێ دووپاتبوونەوەی لێکچوون و نزیکی بە جۆرێکی نمونەیی یان نێوە نێوەنجینەکەی تا ڕادەیەک ڕوون بێ و بۆ دیاریکردن ببێ لەم دەقەدا لە یەکسونە ئاماریەکان تەنها کاتێک جۆرەکانی هەڵسوکەوتی شیاوی تێگەیشتن یان بە دەربڕینێکی دیکە گشتاندنە کۆمەڵناسیەکان پێکدەهێنن کە مانای زەینی شیاوی تێگەیشتنی پرۆسەیەکی هەڵسوکەوتی کۆمەڵایەتی پیشان بدەن سەرەڕای ئەمە تەنیا ئەو تاقمە لە پێکهاتە عەقڵانیەکانی شیاوی تێگەیشتن لە بارەی زەینیەوە وەک جۆرەکانی کۆمەڵناسانەی پرۆسە ئەزمونیەکان دەناسرێن کە لانی کەم بکرێ بە پلەیەک لەوێکچون و نزیکیان بە شێوەی تاقیکردنەوە ببینرێن. ئەگەری ڕاستەقینەی خولقاندنی پرۆسەیەکی هەڵسوکەوتی گریمانەیی، بە دەگمەن هەڵدەکەوێ کە بەردەوام پەیوەندی و نزیکی ڕاستەوخۆی لەگەڵ ڕوونبوونی لێکدانەوەی زەینی ببێت هەر زۆرێک بێ تەنیا تاقیکردنەوە دەتوانێت پێمان بڵێ کە داخوا ئەمە هەموو کات ڕاست دەبێ یانە جیا لەمانە لەوانەیە کە لە پرۆسە مانادار و بێماناکان زانیاری ئاماریمان دەستکەوێت ڕێژەی بارانبارین، ڕێژەی مردن دیاردەکانی ماندوویی و بێتوانایی، ڕێژەی بەرهەمی ئالیاتی میکانیکی لە نموونە بەرچاوەکانی ئەو پرۆسانەن کە بێمانان لە حاڵێکدا ڕێژەی تاوانکاری، دابەشبوونی پیشەیی، ئاماری نرخەکان و بەروڵاوی ئەو خاکەی کە بۆ بەرهەمی کشتوکاڵی بەکاردێ دەچنە بازنەی پرۆسە مانادارەکان و تەنیا دەربارەی ئەم نموونانە دەکرێ باس لە ئاماری کۆمەڵناسانە بکەین. هەڵبەت حاڵەتی زۆری دیکە وەک ئاماری بەرهەمەکان هەن کە هەردوو ماناکە دەگرنەوە. هەشتەم ئەو پرۆسە و لەیەکچوونانەی کە لێرەدا لە بەرحەتمیبوونی تێنەگەیشتنیان وەک دیاردە یان لە یەکچوونەکانی کۆمەڵناسانە ناناسرێن حتمما گرنگیەکی کەمتریان نییە. ئەم شتە لەم وتارەدا سەبارەت بە کۆمەڵناسیش ڕوون و ئاشکرایە و هەڵگری سنووردانی و سنوورداری و بەرتەسکییەکە بۆ دیاردە شیاوییەکانی تێگەیشتن یا بۆ دیاردە شیاوەکانی تێگەیشتن لە باری زەینیەوە کە هیچ کەس ناچار بە قبولکردنیان نییە ئەم دیاردانە تەنیا و تەنیا لە چەمکی هەڵسوکەوتی مانادارەوە بۆ چەمکێکی جیاوازی دیکە گوێزراونەتەوە کە لەسەر یەک ئەم دۆخە لە باری میتۆدۆلۆژییەوە حەتمییە. بەم جۆرە ئەوانە بە هۆی ئەم هەلومەرج و بە هۆی ئەم هەلومەرج و پاڵنەرانە دەگۆڕێن، کە دەبنە هۆی خوڵقاندنی هەڵسوکەوت یا پێشگیری لەم خوڵقاندنە دەکەن. نۆهەم هەڵسوکەوت بە واتای کردەوەیە کە پرۆسەکەی لە باری زەینیەوە شیاوی تێگەیشتنە. تەنیا بە شێوەی کردەوەی یەک یان چەند کەسی واتە تەنیا بە شێوەی کردەوەی یەک یا چەند کەسی بە تاک کەوتوو بوونی هەیە لەوانەیە لە پەیوەندی لەگەڵ ئامانجە شیکاریەکانی دیکە بە قازان سەنانەت پێویست بێ کە تاک وە کۆمەڵێک لە خانەکان یان ژمارەیەک لە دشکردەوە بایۆلۆژی کیمیاویەکان سیر بکەین و یان دەروونی ئەو تاکە بە پێکاتوو لەو توخمانە لە بەرچاو بگرین کە پێناسەی جۆربەجۆریان هەیە. بێگومان ئەمە ڕوانگەیەکی پڕبایەخمان دەربارەی پەیوەندی هۆکارانە پێدەبەخشێت، لە ڕاستیدا ئێمە ناتوانین بە شێوەیەکی زەینی بەو جۆرەی کە لەم وێچوونانەدا بەرچاو کەوتوون لە هەڵسوکەوتی ئەم توخمانە بگەین و تەنانەت بەپێی توخمە دەروونییەکانیش تێی ناگەین. هەرچەند پێناسەی ئەوانە لە باری زانستیە ورتر بێ کەمتر تێیان دەگەین ئەم پرسە هیچ کات بە پەیمانای زەینی بە لێکدانەوەی کۆتایی نایەت بەڵکو لە ڕوانگەی کۆمەڵناسی و مێژوو بابەتی ڕاستەقینەی شیکردنەوە دەبێ مانای قوڵتری هەڵسوکەوتێکی دیاریکراو بێت هەڵسوکەوتی هەندێ یەکەی فیزیۆلۆژیایی دیاریکراو وەک خانەکان یان هەڵسوکەوتی هەر چەشنە توخمێکی دەروونی لانیکەم لە باری بنەماییەوە دەتوانرێ بە شێوەیەک چاو لێ بکرێت کە بە دامەزراندنی بنەماگەلێکی دیاریکراو سەبارەت بە دیاردەگەلی وێکچوو تەنیا کارایی هەیە کۆتایی پێبێت بەڵام تێگەیشتنی زەینی هەڵسوکەوتەم ڕاستی و یەکچوونانە پشتڕاستتر دەکات هەروەها هەر بابەتێکی دیکە کە لە باری زەینییەوە لێک بدرێتەوە. بۆ وێنە ئەم شتە سەبارەت بە دەرەنجامەکانی فیزیایی ئەستێرەناسی، زەویناسی، کەشناسی، جوگرافیایی، ڕووەکناسی، گیانلەبەرناسی، ئاناتۆمی، هەروەها دەرەنجامەکانی پەیوەندیدار بە سایکۆ یا تۆلۆژیا کە مانای زەینیان نییە. دەرەنجامەکانی هەلومەرجی زانستی کە دەبێتە هۆی پێشکەوتنی تەکنۆلۆژیا دەقاودەق دێتەوە و دروستە. لەوانەیە لە پەیوەندی لەگەڵ ئامانجەکانی دیکەی شیکردنەوە وەک مەبەستە یاسایی یا کردەییەکان هاسانتر و تەنانەت مسۆگەر بێ کە لەگەڵ گروپە کۆمەڵایەتەکانی وەک دەوڵەت کۆمەڵەکانی هاریکاری نووسینگە بازرگانیەکان و بنیاتە جۆر بە جۆرەکان بە شێوەیەک بجوڵینەوە کە لامان وابێ ئەوانە کەسانی تاک و تەنیان و خاوەنی کۆمەڵێک ماف و ئەرکن و بەڕێوبەری هەڵسوکەوتێکن کە لە ڕوانگەی مافناسییەوە مانادارن، بەڵام ئەم چەشنە ڕێکخراو و پێکهاتانە لەو لێکدانانەوەدا کە لە ڕوانگەی کۆمەڵناسییەوە مانادارن تەنیا و تەنیا وەک زادەی کردەوەی جیاواز لە کەسانی تاک دەژمێردرێن. چونکە بە تەنیا دەتوانن وەک بکەر تاو بدەنە هەرچەشنە هەڵسوکەوتێکی مانادار. بەم حاڵەش کۆمەڵناس لەبەر مەبەستەکانی بە زەحمەت دەتوانێ چەمکەکانی وەک بە کۆمەڵبوون لەبەرچاو نەگرێ. کە لە خاڵە دیار و بەرچاوە جیاوازەکان سەرچاوە دەگرێ، چونکە لێکدانەوەی زەینی هەڵسوکەوت لانیکەم بە سێ شێوەی جۆر بە جۆر لەگەڵ ئەم جۆرە چەمکانە پەیوەندی هەیە. ئەلیف لێکدانەوەیەکی وەها زۆر جار ناچارە لەگەڵ چەمک چەمکگەلێکی وێکچوو و تەنانەت یەکسان کار بکات. تا بە گشتی وشەکان یا کۆمەڵێک زاراوەی مانادار پێک بێنێت هەردوو زاراوە مافناسانە و ئاساییەکان دەوڵەت وەک چەمکێکی مافناسانە و هێمای هەڵسوکەوتی کۆمەڵایەتی پێناسە دەکەن کە ڕێسا یاساییەکانی پەیوەندی بەو هەڵسوکەوتەوە هەیە بەڵام لە پەیوەندی لەگەڵ ئامانجە کۆمەڵناسەکان وشەی دەوڵەت بە پێی پێویست و تەنانەت بە پلەی یەکەم لە بەشە لێکگرێدراوە یاساییەکان پێک نایەت هەرجۆرێک بێ کۆمەڵناسی ڕەزامەندی لەسەر بوونی کەسێتییەکی بە کۆمەڵی هەڵسوکەوتکەر واتە بکەر پیشان نادات کاتێک کۆمەڵناسی لە دزاراوەکانی ئەم بە هەڵە نووسراوە کاتێک کۆمەڵناسی لە زاراوەکانی وەک دەوڵە نەتەوە کۆمپانیا شەراکەتیەکان بنەماڵە یەکەی سوپایی یان چەمکە بە کۆمەڵە هاوشێوەکان کەڵک وەردەگرێ مەبەستەکەی تەنیا پشتبەستنە بە جۆرێکی دیاریکراو لە کامڵبوونی شێوە جێگرەوەکانی یا جێگیرەوەکانی هەڵسوکەوتی کۆمەڵایەتی کە تاکەکان بەڕێوەی دەبەن بەم جۆرە زاراوەکانی مافناسی کە لەبەر وردی و باوبوونیان بەکاردەهێنرێن لێرەدا دەبنە خاوەن مانایەکی تەواوی جیاواز بێ لێکدانەوەی هەڵسوکەوت هەروا دەبێ ئەم ڕاستیە گرنگەی ژیانی لە بەرچاو بێت ئەم چەمکە کۆمەڵانە کە زادەی بیرکردنەوە مافناسەکان عقل و بیری ساغ و بیرکردنەوە تێکنیکیەکان تێکنیکیەکانی دیکە لە بەردوو هۆ لە بەرچاوی خەڵک بە مانادار دەزانێن یان لەبەرەوەی کەلانی کەم بە شێوەی هەرچەند کەمیش بوونیان هەیە یان ئەوە کە پیشاندەری شتێکن کە دەسەڵاتداریەتی نۆرمی هەیە ئەمە نە تەنیا سەبارەت بە دادوەر و بیرۆکراتەکان بەڵکو سەبارەت بە هەموو کۆمەڵگەش دروستە تاکەکان هەڵسوکەوتی خۆیان بۆ لای ئەوان لاگیری دەکەن و بەم شێوە بە زۆری دەسەڵاتێکی هۆکارانەی زۆر ڕاستەقینە و زاڵ بەسەر پرۆسەی هەڵسوکەوتی ئەم کەسانەدا بەکار دێنن ئەم مەسەلە بە شێوەی تایبەتی لە شوێنێک ڕاست و دروست دێتەوە کە ئەم چەمکانە بەشێک لە نمونەیەکی نێگەتیف یا پۆزەتیفی پشتڕاستکرا و پێک دێنن دەوڵەتی نوێ تا ڕادەیەکی بەرچاو پیشاندەری کردەوەی هاوئاهەنگ لەلایەن تاکەکانی شێوەیە چونکە زۆربەی تاکەکان بەم بڕواایەوە دەجوڵێنەوە کە دەوڵەت دەقاودەق بەم شێوازە بوونی هەیە یان دەبێ یان دەبێ بوونی بێت کە بتوانێ بۆ دەرکردنی ئەمر و فەرمانەکانی خۆی ئێعتیباری مافناسانە پێک بێنێت لە دێڕەکانی دواتر بە وردی باسی ئەم بابەتە دەکرێ هەرچەندە بۆ کۆمەڵی زاراوەکانی کۆمەڵناسی لەوانەیە بکرێ کام چەمکانە لە بەرغروری غروری لە ڕادەبەدەر شمولی ڕەهایان بەکار نەبرێن و لە بازنە بخزێنە دەر و یا بخرێنە دەر و زاراوەی نوێتر لە جێگەیان دابنرێ بەڵام ئەمە لانیکەم لە متارەدا بە تەواوی دوور لە باسەکەی ئێمێ جیم لە کۆتاییدا شێوازی ناسراو بە قوتابخانەی کۆمەڵناسی ئۆرگانێک هەیە کە لەم بوارەدا نمونە کلاسیکیەکەی کاری دیار و بەرچاوی شاڤلە ئەم قوتابخانە هەوڵ دەدا کرداری بەرامبەر بە یەکی کۆمەڵایەتی بە کەڵک وەرگرتن لە یەک گشت وەک ئابووری بە نیشانەی گریمانەی سەرەتایی خۆی شرۆڤە بکات کە هەڵسوکەوتی تاک لەگەڵیدا پەیوەند دەدرێ و دواتر لێک دەدرێتەوە ئەم پرۆسە وەک شێوەکاری فیزیۆلۆژیا وایە کە ڕۆڵی ئەندامێک لە نێو کۆی ئەندامەکانی لەشداشی دەکاتەوە بۆ وێنە ئەمە کە ئەو ئەندامە چۆن و بە چ شێوەیەک یارمەتی بە پاراستن و هێشتنەوەی ئۆرگانیزم دەدا لەم وتارەدا دەکرێ وتەی بەناوبانگی فیزیۆلۆجیک بەبیر بێنینەوە کە لە کۆنفرانسێکدا گوتی بەشی دە سپڵ بەڕێزان ئێمە دەربارەی سپڵ هیچ شتێک نازانین ئەمەش لە سپڵ هەڵبەت سەبارەت بە چۆنیەتی قەبارە و شێوەی سپڵ زانیاریەکی زۆر هەبوو تەنیا کارکردەکانی دیاری نەکرابوو فزیۆلۆگی ناوبراو ئەم نەبوونی زانیاریەی بە نەزانی ناساند، ئەمە کە بەشەکانی دیکە تا چ ڕادەیەک ئەم جۆرە شیکردنەوە کارکردیانەی بەشە بچووکەکانی گشتێک بە گرنگ و چارەنووسساز دیاری دەکەن دەزانن. شتێکە لێردا پێویست بە توێژینەوە ناکات بەڵام ئەمە بە تەواوی ڕوونە کە ناکرێ شێوەکانی شیکردنەوەی بایۆلۆژیکی کیمیایی و بایۆلۆژیکی فیزیایی ئۆرکانیزم بەم چەژنە تێڕوانینە کارکردە وەسف بکەین ڕوانینێکی لەم شێوە بۆ مەبەستە شیکاریەکانی کۆمەڵناسانە گرنگی هەیە چونکە پێش هەموو شتێک و خاڵێکی دەستپێکردنی هاسان بۆ سەلماندنی مەسەلەکە، هەروەها لە گیری کاتی یارمەتیمان دەدا. ئەم جۆرە ڕوانینە بەم شێوەیە دەتوانێ زۆر بە کەڵک و تەنانەت پێویست بێت، بەڵام لە هەمان حاڵدا ئەگەر بەهایەکی زۆرتر لە ڕادەی گونجاو بۆ بایەخە ئەزموونیەکەی دابنرێ یان تەنیا بە شێوەی زیادەڕۆیانە لایەنی چەمکی بۆ لەبەرچاو بگیرێ، ئەوکات ڕوانینێکی وەها هیچ کەڵکی نابێت. دووهەم ئەوە کە ئەم ڕوانگە لەوانەیە لە هەلومەرجێکی دیاریکراودا تەنیا ڕێگە بێ کە بە یارمەتیە و بتوارێ بە وردی ئەمە دیاری بکرێ کە کامیەک لە پرۆسەکانی هەڵسوکەوتی کۆمەڵایەتی بۆ تێگەیشتنی ئێمە پێویستن تا بتوانین دیاردەیەکی تایبەت شرۆڤە بکەین ئەرکی کۆمەڵناسی بەو جۆرەی کە ئێمەتی دەگەین لەو قۆناغەدایە کە دەست پێ دەکات بە شێوەی تایبەت لە پەیوەندی لەگەڵ دۆخە کۆمەڵایەتیەکان لە شوێنێک لە شوێنێک داین کە دەتوانین شتێک زیاتر لە پیشاندانی پەیوەندی کارکردی و ئەو لێک سوونانەی کە بە زۆری لە ئۆرگانیزمە فیزایی یا بایۆلۆژیەکاندا دەبینرێن پێک بێنین لێرەدا بە پێچەوانەی پرۆسەی زانستە سروشتەکان دەکرێ بگەینە لێکدانەوەی زەینی لە ئەڵسکەوتی کەسانێک کە ڕاستەوخۆ لە بەڕێوبردنی کارێکدا بەشدارن ئەمە بەو هۆیەیە کە زانستە سروشتیەکان بە فۆرمەلەکردنی لێکچوونە هۆکردیەکان لە شتومەک و ڕووداوەکان و شرۆڤەکردنی ڕاستیە تاکەکان لە ڕێگەی بەکارهێنانی لێکچوونە ئاماژە پێکراوەکان بەرتەسک دەبێتەوە لە ڕاستیدا ئێمە لە هەڵسوکەوتی خانەکان ناگەین و تەنیا پەیوەندیە کارکردیەکانی ئەوان پشتڕاست دەکەینەوە و دواتر ڕێوشوێنێکی گشتی لەسەر بنەماکەی دەخینە ڕوو هەڵبەت ئەم سەرکەوتنە دووقاتەی ببورن هەڵبەت ئەم سەرکەوتنە دووقاتەی شرۆڤەکردن کە بەجێی دیتنی ئەزمموی ڕوت لە ڕێگەی تێگەیشتنی لێکدانەوەی بەدەساتووە بۆ ئێمە بە نرخی ناوەڕۆکی لە بناخەوە گریمانەیی و ناتەواوی ئەو ئاکامانە تەواو بووە کە لەم ڕێگەیەوە بەدی هاتوون. بەم حاڵەش تەنیا هەر ئەم جۆرە لە تێگەیشتنی زەینییە کە ناوەڕۆکە جیاوازەکەی بە شیکردنەوەی کۆمەڵناسانە دەبەخشێت. لەم وتارەدا شوێنێک بۆ باس سەبارەت بەم بابەتە نییە. کەڵسوکەوتی ئێمە ئاژەڵەکان واتە حەیوان تا چ ڕادەیەک لە باری زەینیەوە بۆ هەردوولا شیاوی تێگەیشتنە. تێگەیشتنێکی وەها یەکجار زۆر ناڕوونە و جێی دڵنیایی نییە و بەکارهێنانەکەی زۆر ئاڵۆزە و گیروگرفت دەخولقێنێ. بەڵام مادام کە تێگەیشتنێکی بەم جۆرە بوونی هەبێ، فۆرمەلە کردنی کۆمەڵناسانەی پەیوەندی مرۆڤ لەگەڵ لاژەڵە دڕندە و دەستەمۆکان بۆ بیرلێکردنەوە دەبێت. هەڵبەت ئەمەش ڕاستە کە بەشێکی زۆر لە ئاژەڵەکان لە ئەمر و فەرمانەکان تووڕەیی دۆستایەتیی هێرشکردن و توندوتیژی دەگەن، نە ئەوەی بە شێوەی زاتی و میکانیکی ڕووت، بەڵکو بە ئاگایی و لەسەر بنەمای تاقیکردنەوەی پێشووی خۆیان سەبارەت بەوانە دژکردەوەی مانادار لە خۆیان پیشان دەدەن. توانای ئێمە بۆ ڕوونکردنەوەی هەڵسوکەوتی مرۆڤە سەرەتاییەکان بە زەحمەت دەتوانێ لەم ڕادەیە زۆرتر بێت. بەڵام ئێمە هیچ چەشنە ئامرازێکی بڕوا پێکراومان بۆ دیاریکردن و ڕوونکردنەوەی دۆخی زەینی ئاژەڵ لە بەردەستدا نییە ئەگەریش ببێت دیسانەوە جێی ڕەزامەندی نییە مەسەلە دەروونناسیە گیانداریەکان بە سەرنجڕاکێشی و لە هەمان حاڵدا دژواریان بەناو بانگن ئێمە دەزانین کە زۆر شێوەی جیاوازی پێکهاتە کۆمەڵایەتییەکانی گیانەوەری بوونیان هەیە، بنەماڵە، تاک هاوسەری و چەند هاوسەرییەکان، ڕەوە و مێگەلەکان و تەنانەت دەوڵەتگەلێک، بە دابەشبوونی کارکردی کار ڕادەی جیاکردنەوە و جیاوازی کارکردی ئەم کۆمەڵگە ئاژەڵییانە بە هیچ چەشنێک لەگەڵ ڕادەی جیاکردنەوەی ئۆرگانێک یان بیچم ناسیانە یا شێوەناسیانەی ئەندامە تاکەکانی جۆری ئەوان یەکسان نییە. بۆ وێنە ئەو جیاوازیە کارکردیانەی لە نێوان موریانەکاندا هەیە و لە ئاکامدا جیاوازی بەرهەمەکانی پێکاتەی کۆمەڵایەتی ئەوان بە چەند قات لە جیاوازیە کە لە نێوان مێرولە و زەردەواڵەکاندا هەیە پێشکەوتوترە لێرەدا بینەر بە پێیادە دەبێ ڕازی بێ کە گەیشتۆتە شیکردنەوەیەکی کارکردی ڕوت شیکردنەوەیەکی بەمجۆرە دەرفەتی دەداتێ تا ئامرازێک بخاتە بەر توێژینەوە کە جۆری ئاژەڵ بۆ مانەوەی خۆی بە پێویستی دەزانێ لەوانە خواردن بەرگری و یا بەرگری وەچەنانەوە دووبارە سازکردنەوە و هەروەها ئەو گیانلەبەرانەی کە بە جێگەیاندنی ئەمانە و ئەرکەکانی دیکەیان لە ئەستۆیە وەک شا شاژن کرێکارەکان سەربازەکان زەردەواڵە نێرەکان ئەو زەردەواڵانەی تایبەتی زاوزێن جێگرەوەکانی جێگرەوەکانی شاژن و هەتا دوایی بناسێت هەر چەشنە هەوڵێکی زیاتر لەم ڕادەیە تا ماوەیەکی زۆر بە شێوەی تێڕامان و لێکۆڵینەوەی ڕووت دەربارەی ڕادەی کاریگەری میراتگری ژەنەتیک و ژینگە لە کامڵبوونی ئەم ئینتیما کۆمەڵایەتیانەدا دەمێنێتەوە ئەم پرسە بە شێوەی تایبە سەبارەت بە گفتوگۆکانی نێوان گۆتە و وایزمان دا دروست بوو چەمکی دڵخوازی وایزمان سازکراو لە دەسەڵاتی ڕەهای هەڵبژاردننی سروشتی بە زۆری لە سەراکام وەرگرتنە نائەزمونیەکان دامەزرا بوو بەم حاڵە شەموو پسپۆرەکان هاوبۆچوونن کە هێنانە خواری بابەتی باسکراو تا ڕادەی شیکردنەوەیەکی کارکردی تەنیا یەک پێویستیە و ئومێت دەکرێ کە ئەم تایبەتمەندیە بە تەواوی کاتی بێ لەم بارەوە چاو لە لێکۆڵینەوەی ئێشی یا ئێشێریش سەبارەت بە چۆنیەتی ناسینی ئێمە لە مۆرانەکان بکەن ئێمە نەتەنیا پێمان خۆشە گرنگی ئەرکەکانی ئەم جۆرە زۆر جیاکراوانە لە ڕوانگەی بەقایا مانەوەوە بناسین بەڵکو بۆ وێنە دەمانەوێ بزانین کە بۆچوونی بۆماوەییبوونی تایبەتمەندییە وەرگیراوەکان یا پێچەوانەکەی بە چ شێوەیەک لەگەڵ پرسی شرۆڤەکردنی شوێنەکانی سەرەڵدانی ئەم جیاکردنەوە و جیاوازییە دەچوڵێتەوە و کاریگەری بگۆڕە جۆربەجۆرەکان لەسەر ئەم بۆچوونە چییە؟ سەرەڕای ئەمە زانینی ئەم دوو شتەش بەکەڵکە کە یەکەم کام بکەرانە لە جیاکردنەوەی سەرەتایی جۆرە تایبەتمەندیکراوەکان لە جۆری نەنێر و نەمێ و جیا نەکراوە کاریگەریان هەیە و چارەنووسسازن. دووهەم چ شتێک دەبێتە هۆی ئەوەی کە تاک داوای جیاکردنەوەی بە شێوەیەکی بە بەرنامە و دیاریکراو بجوڵێتەوە تا ببێتە سەبەبی مانەوەی تاقمە جیاکراوەکە؟ ئەو پێشکەوتنانەی لە بواری لێکۆڵینەوە سەبارەت بەم مەسەلانە بەدی هاتوون هەمویان لە ڕێگەی سەلماندنی ئەزموونی ئەگەری ڕۆڵبینینی پاڵنەرە کیمیاوییەکان یان پرۆسە فزیۆلۆژیاییەکانی وەک خووەکانی خواردن و وەرگرتنی خۆراک لەلایەن لەشەوە، شوێنەوارەکانی یەختەیی، مشەخۆری و دۆخەکانی دیکە سەبارەت بە ئۆرگانیزمە تاکەکان پێکهاتوون. تەنانەت شارەزاکانیش بە سەحمەت دەتوانن مەزەندە بکەن کە ئەگەری کەمی ئەوە تا چ ڕادەیەکە کە لاگیری دەروونناسانە، زەینی یا مانادار بە لەبەرچاوگرتنی ئەزموونگەرانە پێک بێ. پێشکەشکردنی پرۆژەیەکی شیاوی سەلماندن لە دەروونیە ماژەڵە کۆمەڵایەتیانە کە بۆ تێگەیشتنی مانادار بە کەڵک بێ تەنانە تەروەک ئەو پەڕی ئامانجیش تەنیا لە چوارچێوەی زۆر بەرتەسکدا بەدی دێت هەر جۆرێک بێ ناکرێ چاوەڕوانی ئەوە بکەین کە ئەم سەرچاوە بەڕاستی یارمەتی دەکا بە تێگەیشتنی هەڵسوکەوتی کۆمەڵایەتی مرۆڤ دەدا بە پێچەوانەوە لە بواری دەروونناسی گیانەوەران بە پارێزەوە لە شێوازی بەراوردکاری لەگەڵ مرۆڤەکان کەڵک وەردەگیرێ و دەبێ هەر بەم جۆرەش بێت هەرچۆنێک بێ لەوانەیە چاوەڕوانیمان ئەوە بێ کە ڕۆژێک ئەم بەراوردکارییە بایۆلۆجیکیانە لە پێشاندانی ڕوانگەی نوێ و گرنگدا کەڵکیان ببێت بۆ وێنە ئەو بەراوردکاریانە کە باسکران دەتوانن ئەم پرسە ڕوون بکەنەوە کە لە قۆناغە سەتاییەکانی جیاکردنەوەی کۆمەڵایەتی مرۆڤدا بە چ شێوەیەک دەبێ شوێنەواری بکەرە میکانیکی و زاتیەکان بە بەراوردکاری لەگەڵ شوێنەواری ئەو بکەرانەی کە بە گشتی بۆ لێکدانەوەی زەینی دەبن و بە شێوەیەکی تایبەتیتر شوێنەواری هەڵسوکەوتی عقلانی و لە ڕووی ئاگاییەوە لەبەرچاو بگیرێت کۆمەڵناسی لێکدانەوەیی دەبێ پشتی ئەم خاڵە بگرێ کە کاریگەری و شوێنەواری یەکەمین کۆمەڵەی بکەرەکان بۆ کامڵبوونی سەرەتایی مرۆڤ گرنگییەکی چارەنووسسازی هەیە و هەروەها تەنانەت لە قۆناغەکانی دواتردا دەبێ کردەوەی بەرامبەر بە یەک و بەردەوامی ئەوانە لەگەڵ بکەرەکانی دیکە پشتڕاست بکرێتەوە. هەڵسوکەوتی نەریتی و بە تایبەتی هەڵسوکەوتی کاریزمایی بە زۆری تۆوی تەشەنەداری ئەپدیمێک واتە دەرونی لە ناوەی خۆیدا هەڵدەگرن لە ئەکاندا وەک بکەرێک بۆ گواستنەوەی بەشێکی زۆر لە پاڵنەرەکانی کاملکردنی پرۆسی کۆمەڵایەتی دەجوڵێنەوە ئەم جۆرە هەڵسوکەوتانە لەگەڵ ئەو دیاردانە پەیوەندی تند و تۆڵیان هەیە یان دەکرێت تەنیا و تەنیا بە پێی بنەما بایۆلۆژیەکان تێیان بگەین یان لەسەر بنەمای هاندەرە زەینیەکان کە تا ڕادەیەک بە شێوەیەکی هەست پێنەکراو لەگەڵ هاندەرە بایۆلۆجیەکان تێکەڵاو دەبن لێکدانەوەیەکی ناتەواویان لێ بکرێت هیچ کام لەمانە بەڵێنی کۆمەڵناسی بۆ جێبەجێکردنی ئەرکێک ناسرێتەوە کە تەنیا و تەنانەت لەم جۆرە سنوورە بەرتەنگانەشدا لە توانای ئەودایە بەرهەمە جۆراوجۆرەکانی ئۆتمان شپان لەبەر بۆچوونە ئیلهامبەخشەکانی لەم بوارەدا دەوڵەمەندن، هەرچەند ئەویش سەبارەت بە حوکمە بەهادارییە بێگەردەکان پەیتا پەیتا بە هەڵە چووە، کە بەشێک نین لە توێژینەوەی تاقیکاریی ڕاستەقینە. بەم جۆرەش گومان لەوەدا نییە کە پێداگرتنەکەی لەسەر گرنگی بۆچوونی کارکردی بۆ لێکۆڵینەوەی سەرەتایی سەبارەت بە بابەتێکی کۆمەڵایەتی دروست و بەجێیە. خودی ئەو ناوی میتۆدی گشتوازی لەسەر ئەم بۆچوونە داناوە ئێمە پێشەوەی بتوانین سەبارەت بە شوێنەکانی سەرهەڵدان و هاندەری هەڵسوکەوت لێکۆڵینەوە بکەین پێویستمان بە زانینی ئەم خاڵەیە کە لە ڕوانگەی مانەوە چ جۆرە هەڵسوکەوتێکی کارکردی و لە سەرنجامدا بۆ پارستنی هاوپەیوەندی و کللتوری و پێکەوە پەیوەستبوونی جۆرە وەک یەکەکانی هەڵسوکەوتی کۆمەڵایەتی پێویستە. پێویستە سەرەتا دەبێ بزانین شا بەرپرسی بەڕێوبەری خاوەنکار بەرپرسی کۆکردنەوەی داهاتی بەڕێوبەریەک جادووگەر و بەرهەمهێنەر چی دیکەن واتە چ جۆرە هەڵسوکەوتێک بە ڕادەی پێویست جۆری و گرنگە. کە قاتبەندی کردنەکەی لە یەکێک لە چەمکەکاندا پاساو بدا لە ئاکامدا پێش دەستپێکردنی شیکردنەوە پەیوەندی بە شیکردنەوە ببێت ئەمە هەور هەر ئەو دەرەنجامەی ڕێگرت لە حکمی بەها دارایە بەڵام تەنیا شیکردنەوەیەکی وەهایە کە بە تێگەیشتنی هەڵسوکەوتی تاکە مرۆیەکان تەنیا مرۆیی دەگات کە لە بواری جۆرایەتیەوە جیا کراونەوەتەوە و جیاوازن لەم ڕۆوە دەبێ ئەوە بە کارکردی تایبەتی کۆمەڵناسی بناسین هەر زۆرێک بێ گریمانەکردنی ئەم خاڵە خراپ تێگەیشتنێکی گەورەیە کە شێوازی تاکخوازانە هەر لە پێشەوە سیستەمی تاکخوازانەی بەهاکان بە بەڵگەنویست و سەلمێنرا و دەزانێت ئەم گریمانە بە ڕادەی ئەو گریمانەیە یا ئەم گریمانە بە ڕادەی ئەو گریمانەیە هەڵەیە کە ئینتیمای حەتمی چەمکە کۆمەڵایەتیەکان بۆ لای وەرگرتنی ناوەڕۆکی عەقڵانی بەم بڕوایە کە هاندەرە عەقڵانیەکان هەموو کات زاڵن دەکرێ عەقڵخوازی بە شێوەیەکی پۆزەتیڤ هەڵسەنگێندرێ تێکەڵ دەکات. تەنانەت ئابووری سۆسیالستیش لەگەڵ ئامانجەکانی شیکردنەوەی کۆمەڵناسیی تاکخوازانە پەیوەندی هەیە. بەم مانایە دەبێ لە سەربنەمای هەڵسوکەوتی تاک بۆ وێنە هەڵسوکەوتی ئەو فەرمانبەرانەی کە بەڕێوەی دەبەن تێبگەین. ئەم پرسە هەر بەم ڕادەیە سەبارەت بە سیستەمی بازاڕی ئازاد کە بەپێی بۆچوونی، بە کەڵکبوونی کۆتایی دەکەوێتە بەر باس و شی دەکرێتەوە. ڕاست و دروستە. هەرچەندە لەوانەیە شێوازێکی لەبارتر و لە مەحاڵدا لێکچوو بدۆزێتەوە. لێکۆڵینەوەی کۆمەڵناسانەی ئەزموونی تەنیا بە هێنانەئارای ئەم پرسیارە دەست پێ دەکا کە ئەم هۆیانە چین کە فەرمانبەران و ئەندامانی تاکی کۆمەڵگەی هاندا و هێشتا شانیان دەدا بە شێوەیەک هەڵسوکەوت بکەن. کە هۆیەکانی خولقاندنی ئەم کۆمەڵگە پێکبێت و گەرەنتی بەردەوامی لێک نەپساویەکەی بکات. هەر چەشنە شیکردنەوەیەکی کارکردی ڕووکەشیانە کە لە گشت وەک خاڵی دەستپێکردنی خۆی کەڵک وەرگرێ تەنیا دەتوانێ سەرەتاکانی لێکۆڵینەوەی زۆرتر ئامادە بکا و هەڵبەتە گەر ئەم ئامادەکردنە بە شێوازێکی دروست بەڕێوە بچێ بە کەڵکی و پێویستیەکەی حەتمیە و بۆ باس لێکردن نابێت. دەیەم بنەمای گشتی و جۆربەجۆری کۆمەڵناسی کە بە زۆری بە یاسای زانستیان دەزانین، وێنەی یاسای گریشام لە ڕاستیدا لە ئەگەرە جۆرایەتییەکان دەژمێرێن کە بینینیان پشتڕاستر پشتڕاست دەکاتەوە. گریمانەکە ئەمەیە کە لە هەلومەرجێکی گریمانەیی و دیاری کراودا پرۆسەیەکی هەڵسوکەوتی پێشببینی کراو دەخڵقێ. کە بە پێی هاندەرە جۆرایەتییەکان و مەبەستە زەینیە جۆرایەتییەکانی ئەو کەسانە کە لە گەڵ هەڵسوکەوتێکی دیاریکراو دەجووڵێنەوە بۆ تێگەیشتن دەبێت. ئەم بنەما گشتیانە تەنیا تا ئەو کات گومانیان لەسەر نابێ و بۆ تێگەیشتن دەبن کە بکرێت لە پرۆسەی هەڵسوکەوتێک کە بە شێوەی زۆری بینراوە بە پێی شوێنکەوتنی تەواو عقلانی مەبەستێک بگەین. یان لەوێ کە بە هۆی هاسانی میتۆدۆلۆژی بکرێ. جۆرێکی هزری وەها کە بە شێوەی دۆزینەوە بەکار بهێنرێت لەم جۆرە دۆخانەدا بە ئاشکرایی لە پەیوەندی کەرەسە و مەبەسەکان بە شێوەی ئەزمموی دەگەین بە تایبەت لە شوێنێک کە هەڵبژاردننی کەرەسە کارێکی حتممیە لەم چەشنە دۆخانەدا بەڕاستی دەکرێ بڵین کاڵسوکەوت مادام کە بە تەواوی لاگیری مەبەز بووە نەیتوانیوە ڕێچکە و لایەکی دیکە بگرێتە بەر هۆیەکانی ئەم شتە لە بنەڕەتدا تێکنیکین، چونکە بە سەرنجدانی ئەو مەبەستانەی کە بە ڕاشکاوی پێناسەکراون، هیچ کەرەسەیەکی دیکە بۆ تاکەکانی تووشبوو لەم هەڵسوکەوتە لە بەردەستدا نەبووە.